فریشتەکان و جوبرەئیل بەرز دەبنەوە بۆ لای پەروەردگار لە ڕۆژێکدا کە ماوەکەی پەنجا هەزار ساڵە بە حسابی ئادەمیزاد یاخود مەبەست درێژی ڕۆژی قیامەتە کە پەنجا هەزار ساڵ دەخایەنێت بە نسبەت خودا نەناسانەوە فاصبر صبرا جميلا کەواتە خۆگر و ئارامگر بە بە شێوەیەکی جوان و چاک لە بەرامبەر هەڵوێستی نادروستی خودا نەناسانەوە انهم یرونه بعیدا بەڕاستی ئەو بێ باوەڕانە قیامەت بە دوور دەبینن بە دووری دەزانن ونراه قریبا ئێمەش زۆر بە نزیکی دەزانین چونکە خودا خۆی بەدیهێنەری کاتە. بەڕاستی دۆزەخ ئامادەیە و بڵێسە دارە و داخ لە دڵە. نزاعة للشوی. لە کاتێکدا داماڵێنەری پێستی سەر و هەموو ئەندامەکانە. تدعو من ادبر وتولی وجمع فاوعی. دۆزەخ بانگی ئەوانە دەکات کە لە دنیادا پشتیان لە حەق و ڕاستی هەڵدەکرد و گوێیان پێنەدەدا،